خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کاتە و هەموو کاتێکتان شەد گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ و هیوای ژیانێکی بەختەوەر بۆ هەموو لایەکتان ئەخوازین فەرمونون لەگەڵ ئاڵلقەی هەشتەمی کتێبی هەنری کیسینگەر. پێچێ هەر بیست ساڵ جارێک ناکۆکیەک لەسەر ستراتیژیەتی ئەتۆمی هەڵبگیرسێ بەڵام بابەتەکە ئەگۆڕێ لە شەستەکاندا ئەو ناکۆکیە پەیوەست بوو بە بەرهەڵستی ئەمریکا بۆ هێزی ئەتۆمی نەتەوەیی لە ئەوروپادا لە هەشتاکانیشدا پەیوەست بوو بە بڵاوکردنەوەی مووشەکی ئەتۆمیی ئەمریکا لە ئەورووپادا. هەتا ساتی ئەم نووسینەیش بابەتەکە پەیوەستە بە پێشنیاری ئەمریکا لەمەڕ برەودان بە سیستەمێکی بەرگریی دژە مووشەک. ئێستا مشتومڕەکە هاتۆتە سەر ئەزموونێک لەبارەی ئەوەی ئایە لە توانادا ماوە دایەڵۆگێکی ستراتیژی قووڵ، لە چوارچێوەی هاوپەیمانییەکەدا سازبدرێ یان لە سیاسەتە نێوخۆییەکاندا نوقومە بێ. یەکەمین ئەرکی سەرۆکی ئەمریکا بەدەستهێنانی ئاسایشە بۆ گەلی ئەمریکا لە ڕێی ڕەتدانەوەی ئەو هێرشانەی ئەکرێنە سەر خاکەکەی. بۆ توێژینەوە لە مەترسی هێرشی مووشەکی. لێژنەکە بە تێکڕای دەنگ گەیشتنە ئەوەی ئەو هەڕەشەیەی چەند وڵاتێکی دوژمن ئەیکەن فراوانتر و قاڵترە و زووتر برەوەسێنێ لەوەی لە ڕاپۆرتەکانی تاقمەکانی هەواڵگریدا هاتووە. هەروەک لێژنەکە گەیشتە ئەوەی وڵاتە یەکگرتووەکان وریا ناکرێتەوە یان کەم وریا ئەکرێتەوە بەر لە بڵاوکردنەوەی فیعلی ئەو مووشەکانەی لە توانایاندایە بە کەللەی جەنگی بایۆلۆژی یان کیمیاوی یان ئەتۆمییەوە بگەنە خاکی ئامریکا. سەرەڕای ئەم وریاکردنەوانەیش بەرگری نەتەوەیی دژە مووشەک بۆتە یەکێک لەو کێشە ڕەمزییانەی چەندین ساڵە دەنگی خەڵکی پاڵفتە لە دژی کۆبێتەوە، بەبێ گوێدانە ئەو گۆڕانکارییە تەکنۆلۆژی و سیاسییانەی ڕوویانداوە. پێنج بیانووش هەن بەرهەڵستکارانی بەرگری نەتەوەیی دژە موشەک پاڵیان پێوەداوەتەوە یەکەم داڕشتنی نەخشەیەک بۆ سیستەمێکی عملی لەو بارەیەوە کارێکی مەحاڵە دووەم ئەگەر ئەوەیش کرا ئەوە ڕێبازی استراتیژی لەمەڕ بێرانبوونی بێگومانی هەردوولا لە نێوەچێ جێی سەرنجە کە هاوپەیمانەکانی ئەمریکا لە کیشوەری ئاسیا باسیان لەم بیانووە نەکردووە. پێنجەم، ئەم بەرنمەیە هانی بڵاوکردنەوەی چەکی ئەتۆمیەدا، ئەمەش ئەو بیانوەیە کە شیراکی سەرۆکی فرەنسا و پوتینی سەرۆکی ڕوسیا دەریان بڕی. بەبێ ئەوەی لافی ئەوەش لێ بدەم کە پسپۆڕێکی هونەریم، بەشی هێندەی گۆم لە زانیاریەکان ڕاگرتووە تا بڕوا بێنم بەوەی کە ئومێدی بەرگری بە مووشەک پاشەڕۆژی ڕوونە. شتێکی ڕوونیشە کە ئەم تێڕوانینە بۆ تواناکانی ئەمریکا تێڕوانینێکی هاوبەشی ڕووسیا و چینە، ئەوەیش لەبەر هەڵستی بەردەوامیاندا دەرەکەوێ بۆ هەر سیستەمێکی بەرگری بە مووشەکی ئەمریکا. زۆربەی گومانەکان لە ڕۆژاوا تەرکیزەکەن لەسەر ئەو سیستەمەی کە لەلایەن ئیدارەی کلنتۆنەوە گەشەی پێدراوە لە هەوڵێکدا بۆ هێشتنەوەی جۆرێک لە کۆکی لەگەڵ ڕێکەوتننامەی موشەکی دژە موشەکی باڵاستیک. چونکە ئەو سیستەمە بۆ ئەوە دروستکراوە کە لەیەکی ئەتۆمی لە دوا قۆناغی ڕێگاکەیدا بخاتە خوارێ. ئەو کاتەی بچووک بۆتەوە و خێراییەکەی زۆر بووە و ئەگەری ئەوەی هەیە توانای خۆ لادان و چەواشەکردنی هەبێت و ئاشکرا بوونی دژوارە. لەبەر ئەوە لە بەرگری بە مووشەکدا تەرکیز کراوەتە سەر خستنە خوارەوەی مووشەکەکە پێش ڕەتکردنی قۆناغی یەکەمی دەرچوونی. چونکە ئەو کاتە خێرایی کەمترە و توانای چەواشەکردنی نییە و باری سووتەمەنییەکەی قورسە و بە ئاسانی ئاشکرا ئەبێ. سەبارەت بەو بیانووەی ئەڵێ بەرگری نەتەوەیی بە مووشەک دژی چەمکی ستراتیژی وێرانبوونی بێگومانی هەردوولا ئەوەستێتەوە، ئەوە بەدەر لە بەرگری بە مووشەک، هەڵسەنگاندنی ئەو ڕێبازە درەنگ کەوت. بەرهەڵستکارانی ئەم مەزهەبە پێیان وایە باشترین ڕێگا بۆ خۆلادان لە جەنگی ئەتۆمی، گەرەنتیدانە کە شکستهێنان لە بەرپێگرتنی ئەو جەنگە دەرەنجامی کارەساتاوی لێکەوێتەوە بەو شێوەیەش دژی هەر ستراتیژێگە وەستنەوە تەرکیز بکاتە سەر جیاکردنەوەی نیشانگەری لە هەوڵی دامەزراندنی سیستەم گەلێکی بەرگری چونکە ئاساییش بە پێتاگرتنێکی عادەمیەوە واز لە خەڵکی مەدەنی هەردوولاهێنێ لە بەردەم هێرشێکی ئەتۆمیدا. لەم حاڵەتەشدا سیاسەتی بەرگری لە خۆی هەڵەگەڕێتەوە لە هەوڵیدا بۆ مسۆگەرکردنی لادانی دانیشتوان ڕێبازی بەرگری ئەبێتە دژی بەرگری. ئەم تیۆرە لە کۆڕە زانستیەکاندا و لەسەر زاری ئەو تیۆرستانە دەرکەوت کە داوایان لێ ئەکرێ ئەو بڕیارە چارەنووسسازانە بدەن کە بانگەشەی بۆکەن. تیۆرێکە دەربارەی ئاڵوگۆڕی بەرگری و ئەمیش پشت بە هەڕەشەی خۆکوشتنی هەردوولا بەستێ. کێیە ئەو کەسەی بەرگەی لێپرسراوێتی ڕەوشتی پەنابردنەبەر ستراتیژێکەگرێ کە کوشتنی دەیان کەس ئەگەر نەڵێین سەدان ملیۆن مرۆڤ لە هەردوولا لە ماوەی چەند ڕۆژێکدا مسۆگەرەکان. چۆن باوەڕ بە ستراتیژێکی لەم چەشنە هێنرێ؟ حکوومەتانی دیموکرات چۆن ئەتوانن لەسەر ئەم ڕێبازە بڕۆن؟ مەحاڵە بڕوا بەوە بهێنرێ کە حکوومەتە دیموکراتەکانی ئەورووپا، ئەو حکومەتانەی شانازی بە هەڵوێستە مرۆییەکانیانەوە ئەکەن، هەڕەشە تۆڵە ئامێزەکانیان بە ڕاستی ببەنە سەر. ئەبێ پلان بۆ دیپلۆماسییەتێک دابڕێژرێ کە لەگەڵ ئەم ستراتیژەدا بگونجێ، ئەوە ڕوون بکاتەوە کە هەرکات پرسەکە پەیوەست بوو بە ئاسایشەوە، لێکدانەوە ئاساییەکان نایگرێتەوە. ئەبێت سەرکردەکان حەزێکی زۆر بۆ هەڵەشەیی پیشان بدەن بۆ ئەوەی ئەم جۆرە ستراتیژە بڕوای پێ بکرێت. بەڵام تیۆری وێرانبوونی بێگومانی هەردوولا چ لە وڵاتە یەکگرتووەکان یان لە ئەوروپا، ئەو کەسانە بانگەشەی بۆکەن، کە لەو خۆپیشاندانانەوە هاتوونەتە گۆڕەپانەکەوە کە هێرشیانە کردە سەر هەر جۆرە پشتبەستنێک بە چەکی ئەتۆمی. دوای ئەوەی هەشت وڵات چەکی ئەتۆمییان تاقی کردەوە و چەند ڕژێمێکی خراپەکار بە شێوەیەکی لێبڕاوانە کارەکەن بۆ برەودان بە چەکی کۆکوژی ئەتۆمی و کیمیاوی و بایۆلۆژی و مووشەکی باڵستیکی هەڵگری ئەو چەکانە، ئەو مەعقولیەتەی تیۆری وێرانبوونی بێگومانی هەردوولا، لە جیهانی دوو جەمسەریدا هەیبوو ئیتر نەما. ئەگەر یەکێک لەو مووشەکانە بە هەڵە بێت یان بە ئەنقەست شارێکی ئەوروپا یان ئەمریکای وێران کرد، چۆن سەرکردە دیموکراتەکانی ئەوروپا ڕەتدانەوەی، نەک بێتوانایی، بەڵکو ڕەتدانەوە، پاراستنی گەلەکانیان هەتا لەو هێرشە مووشەکیە سنووردارانە بۆ گەلەکانیان لێکەدەنەوە. جیاوازی نێوان باری ئاسایشی ساڵی ئیمزاکردن لەسەر ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی باڵستیکی ساڵی حەفتا و دوو باری ئێستا زۆر زەقە. یەکێک لە ئیمزاکەران کە یەکێتی سۆڤیەتە لە ڕووی یاساوە نەماوە. تەکنۆلۆژیای مووشەکیش گەیشتۆتە وڵاتانێک کۆریای باکوور و ئێران و عێراق و هند و پاکستان کە چاوەڕێی ئەوەیان لێ نەئەکرا ببنە خاوەنی تەکنۆلۆژیای سەربازی پێشکەوتوو لەو کاتەدا کە ڕێکەوتنامەکە ئیمزاکرا. بەو پێیەی من لە ماوەی چل ساڵدا ئەم بۆچوونانەم بڵاو کردوتەوە جێی خۆیەتی بپرسم بۆچی ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی بەڵستیکی لە ساڵی حەفتا و دوو دا لەلایەن سەرۆک ڕیچارد نیکسنەوە ئیمزا کرا لەو کاتەدا کە خۆم وەک ڕاوێژکاری ئاسایشی نەتەوەیی کارم ئەکرد؟ وەڵامی چارە نەویستراو ئەوەیە بڵێین ئیدارەی نیکسۆن لە ژێر فشاری بێرۆکراتەکان و کۆنگرێسدا ناچار کرا بگەڕێتەوە بۆ ناو چوارچێوەی چەمکی وێرانبوونی بێگومانی هەردوولا. دوای ئەوەی یەکەم جار سوور بوو لەسەر ئەوەی خۆی لێ لابدا. لە یەکەمین خولی ئەو ئیدارەیەدا نیکسۆن فەرمانی دەرکرد بۆ پەنتاگۆن برەو بە ستراتیژێک بدا کە تەرکیز بکاتە سەر پێکانی ئامانجە سەربازییەکان لەبری ئامانجە مەدەنییەکان. لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و نۆ دا پرۆژەیەکی تری بەرگری دژە مووشەکی پێشنیار کرد کە دوانزە بنکە بۆ پاراستنی سەکۆکانی مووشەک و دانیشتووان لە هێرشگەلێکی سنوورداری یەکێتی سۆڤیەت یان هەر هێزێکی تری ئەتۆمی تازە دەرکەوتوو دابین نەکرد و لە هەر تەقاندنێکی لابەلا و ڕێگا پێنەدرا و دەیپاراستن لە هەر سەرچاوەیەکی ترەوە. بەرنامەکەی نیکسۆن سەبارەت بە مووشەکی دژە مووشەکی باڵەستیکی بە هەمان ئەو بیانوانەوە ڕەخنەی لێگیرا کە ئێستا بەکارەهێنرێن بۆ بەرهەڵستیکردنی بەرنامە هاوچەرخەکانی بەرگری بە مووشەک کار ناکات ئەبێتە هۆکاری شڵۆغبوونی باری ئارامی هاوپەیمانی ئەتلانتیک لاوازەکات بەهۆی جیاکردنەوەی بەرگری ئەمریکا لە بەرگری ئەوروپا یەکێتی سۆڤەتیش بە کێشەکە بەرەو کێبەرکێی خۆ پڕچەککردن. لە کێشمەکێشی ئەو ناڕەزاییانەی دژی شەڕی ڤێتنام دەرەبڕران و لە کۆنگرێسێکدا کە پارتی بەرهەڵستکار تیایدا باڵادەست بوو، ئەم ڕەخنانە لەگەڵ ئەو هێرشانەدا کە کرانە سەر هاوسەنگی بەرگری بە گشتی ئاوێتەی یەکتری هەبوون. ئەنجومەنی پیران بەزۆری تەنها یەک دەنگ ڕێگای دا ئیمزا لەسەر ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی باڵەستیکی بکرێ. ئەو دەنگەش هی جێگری سەرۆک بوو. لە ساڵانی دواتردا کۆنگرێس پرۆسی کۆمەکی دارایی بەکارهێنا بۆ پەکخستنی ئەو شتەی لە ڕێی دەنگدانەوە نەیتوانی پەکی بخا. ساڵ بە ساڵ ژمارەی بنکەکانی مووشەکی دژە مووشەکی باڵستیکی لە ژێر فشاری کۆنگرێسدا کەمیە کرد تا ئەوەی لە کۆتایی ساڵی 1970 دا تەنها دوو بنکە مانەوە. سۆڤیەتەکان کە ئاگاداری ئەو گوشارە ناوخۆییانە بوون، هەوڵیاندا تەگەرە بخەنە بەردەم ئەو گفتوگۆیانەی لە ئارادا بوون و ڕێیان لە ئامادەکارییە جەنگییەکانیان ئەگرت، بەم شێوەیە بەردەوام بوون لە بنیاتنانی سەکۆی مووشەک هاوێژ بە تێکڕای دوو سەد سەکۆ، لە ساڵێکدا. لە بارودۆخێکی وەک ئەوەدا وەزارەتی بەرگری بە ناوی دەیڤید باکاردی وەزیری بەرگرییەوە نامەیەکی لە کۆتایی بەهاری 1970 دا ئاراستەی سەرۆک نیکسۆن کرد تیایدا هاتبوو کە ئەبێت بە زووترین کات دانوستان بکرێ لەبارەی سنووردانان بۆ چەکی ستراتیژی هەر شکستێکیش لەو بارەیەوە وەها ئەکا سۆڤیەتەکان پێشی وڵاتە یەکگرتووەکان بکەونەوە لە بواری هێزی ستراتیژیدا. نیکسۆن زۆر لەوەوە دوور بوو کە بداتە پاڵ تیۆری وێرانبوونی بێگومانی هەردوولا، بەڵام لە بەردەمی کۆنگرێسێکدا کە پێی لەسەر وەستاندنی بەرگری بە مووشەکدا ئەگرت، بڕیاری هەڵپساردن و بەوەیش هێشتنەوەی بناغەیەکی دانا بۆ بڵاوکردنەوەی مووشەکی دژە مووشەکی بەڵستیکی ئەمەیش بەرامبەر دانانی کۆتگەلێکی هاوتا لەسەر بەرگری بە مووشەکی تایبەت بە سۆڤەت دواتر ئەو بڕیارە بۆ دانانی سنوورێک بەکارهێنرا لە بەردەم پرۆسی بنیاتنانی جبەخانەی هێرشبەری سۆڤەت. لە کۆبوونەوەی لوتکەی مۆسکۆی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و دوو دا، سۆڤێتەکان قایل بوون بە پێداگرتنی ئامریکا لەسەر ئەوەی ڕاگرتنی چەکی هێرشبەر هاوکات بێ لەگەڵ چەکی بەرگری. ئەم مێژووە زۆر پەیوەندی بە بابەتەکەمانەوە هەیە، چونکە زۆر کەس لەوانەی وەک بناغەیەک بۆ کۆنترۆڵکردنی چەکسازی مامەڵەیان لەگەڵ ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی باڵەستیکیدا ئەکرد، لەو هۆکارانە تێ نەئەگەیشتن کە لە پشت ڕێکەوتننامەکەوە بوو. کاتێک باس لە کاردانەوەکانی ئەوروپا ئەکرێ بەرامبەر بەرگری بە مووشەکی هاوچەرخ، ئەبێت ئەوە لە یاد نەکرێ کە بیانووەکان تەنها دووبارەکردنەوەی هەمان ئەو قسانەن کە ئەوروپاییە بەرهەڵستکارەکانی سیاسەتی بارگری ئامریکا بە درێژایی سی ساڵ و هەر کە وڵاتە یەکگرتووەکان پرۆژەیەکی نوێ یان ڕێبازێکی ستراتیژی نوێ پێشنیار ئەکات، ئەیڵێنەوە. لە کاتی سیاسەتی وەڵامی نەرمی کەنەدییەوە لە شەستەکاندا تا ئەگاتە دەستپێشخەری بەرگری ستراتیژی SDI و مووشەکە میانهاوێژەکان لە هەشتاکاندا و چەکی بەرگری چەقبەستوو لە وڵاتەیەکگرتووەکاندا لەم سەدەیەدا، ڕەخنەگران کە زیاتریش هەمان کۆمەڵە کەسن، لە هەموو حاڵەتێکدا تۆمەتی ئەوە ئەدەنە پاڵ بەرنامە نوێیەکان کە پەیوەندی ئەوروپا و ئەمریکا ئەپسێنن و، دانوستانە گرنگەکان لەگەڵ مۆسکۆدا هەڵەوەشێننەوە. لە هەردوو حاڵەتەکەدا چەوتی ئەو ڕەخنانە ئاشکرا بووە. لە سەردەمی ئیدارەی نیکسۆندا بەرنامەکەی ئامریکا لەمەڕ مووشەکی دژە مووشەکی بەڵەستیکی، ڕێگە کلیلدراوەکەی دانوستانی ئامریکا و سۆڤیەتی لەبارەی ڕاگرتنی چەکی ستراتیژییەوە کردەوە. لە سەردەمی سەرۆک ڕیگنیشدا دەستپێشخەریی بەرگریی ستراتیژی و مووشەکە میانهاوێژەکان لە ئەورووپادا، سۆڤێتەکانیان جارێکی تر گەڕاندەوە سەر مێزی دانوستان. ئەگەری زۆر هەیە ئەمڕۆش لە کاتی نووسینی ئەم دێڕانەدا هەمان ئەنجام بەدەست بهێنرێ. چەند نیشانەیەک هەن بۆ ئامادەیی ڕووسیا بۆ لێکۆڵینەوە لە جۆرێک لە بەرگری بە مووشەک. ڕووسیا لە جبەخانەکەیدا بە هەزاران پارچە چەکی ئەتۆمی هەیە. بەوەش چەندین ساڵی ئەوێ تا بەرنامەی بەرگری بە مووشەکی ئەمریکا لە توانایدا هەبێ ڕێ لە تۆڕێکی ئەمنی ئەتۆمی ڕووسیا بگرێ. بەو شێوەیەش دەرفەتێکی زۆر هەیە بۆ بەردەوامبوون لە دیپلۆماسەتێکدا کە ئامانجی ئەوە بێ ئەگەری ململانێی ئەتۆمی نێوان مەزنترین دوو هێزی ئەتۆمی کەمتر بکاتەوە. لە کۆتاییدا کەی ڕەخنەگرە ئەورووپاییەکان خۆیان لە دروشمە کۆنەکان قوتار کرد، ئەوسا بە ڕوونی گەمژەیی ئەو پێشنیارە دەرەکەوێ کە ئەڵێ ئامریکایەکی بە تەواوی ڕاوەستاو لە بەردەم هێرشێکی ئەتۆمیدا باشترین گەرەنتییە بۆ ئاسایشی ئەوروپا. شتێکی بەڵگە نەویستە کە پێچەوانەی ئەو قسەیە ڕاستە. ئەمریکایەکی بە تەواوی ڕاوەستاو لە بەردەم هەڕەشەی هێرشێکی ئەتۆمیدا ناتوانێ پابەند بێ بە ئیلتیزاماتی ئەمنییەوە. ئەم بیانوانە بەرگریکردن لە خاکەکانی ئەوروپاش ئەگرنەوە دژی هەر هێرشێکی ئەتۆمی. ئەو بیانووی ئەڵێ سیستەمێکی بەرگری بە مووشەکی ئامریکا هانی زیاتر بڵاوبوونەوەی چەکی ئەتۆمییەدا نەگوتنی باشترە، چونکە بۆچی ئەو وڵاتانەی تا ئێستا مووشەکی ئەتۆمییان نییە کاتێک خاکەکانی ئامریکا لە ڕووی بەرگرییەوە تۆکمەتر کران هەوڵی پەیداکردنی ئەدەن؟ بێگومان ڕەنگە وڵاتانی مەزن کە ئێستا مووشەکی ئەتۆمیان هەیە هەوڵی ئەوە بدەن جبەخانەکەیان زەبەلاحتر بکەن بۆ ئەوەی بەرگریەکانی ئەمریکا بشکێنن بەڵام هەتا ئەگەر توانیان لە کێبەرکێدا بمێننەوە کە ئەمە ئەگەرێکی دوورە بۆ وڵاتە خراپەکارەکان ئەوە دانیشتوانی ئەمریکا زیاتر ڕوبەڕووی هێرشە بنەوە لە ئێستایان ئەمەیش لەسەر حسابی رێگە سەربازییە نەیارەکانی تر، بەبێ بەرگرییەکی بە مووشەکی ئەمریکی، لێکدانەوەکانی ئەو وڵاتەی ئەیەوێ ئەمریکا ئیبتیزاز بکا، ئەبەسترێنەوە بە تواناکانی ئەو چەکانەوە. دوژمنیش نازانێت چ کەللەیەکی جەنگی دیواری ئەمریکای بۆ ئەبڕرێ. با بەپێی لێکدانەوەکانیش هەندێک لە کەللەکان بتوانن ئەو دیوارە، ببڕن. زۆر وڵات بە چینیشەوە کە ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی بالستیکی ئیمزا نەکردووە، چوونەتە پاڵ کۆرسی بەرهەڵستیکردنی بەرگری بە مووشەک. تا بڕیاری ئامریکایش یەکلاییکەرەوە نەبێ، ئەم کۆرسە هیچی بۆ ناکرێ خەستکردنەوەی هەڵمەتەکانی نەبێ. بەمەش، پابەندبوونی زووی ئەمریکا بە بەرنامەکەوە ئەبێتە کارێکی پێویست لەم ڕووەوە ئەبێت ڕاوێژ بە هاوپەیمانان بکرێت بە تایبەتیش دەربارەی ئەوەی دەرفەتیان بدرێتێ بەشداری لە سیستەمی بەرگریەکەدا بکەن و چەترەکەی فراوان بکرێ تا ئەوروپایش بگرێتەوە. بەڵام لەگەڵ ئەو پەڕی ڕێزمدا بۆ بۆچوونی هاوپەیمانان و هەموو وڵاتە گرنگەکانی تر، وڵاتە یەکگرتووەکان ناکرێ هاووڵاتیانی خۆی ناچار بکا هەمیشە لە بەردەم هەڕەشەی هێرشدا ڕابوەستن، ئەمەیش پێویستیەکی زۆری بە ڕوونکردنەوەی مەبەستە لە بەرگری بە مووشەک و تەکنەڵۆژیاکەی و ئەو کایە دێپلۆماسیەی خراوەتە خزمەتیەوە. لەبەر چەند هۆکارێکی تا ڕادەیەک ناوخۆییش، مەبەست لە بەرگری بە مووشەک لە بەرەنگاریکردنی هێرشەکانی وڵاتە خراپەکارەکاندا قەتیس کرا، کە ئەمەش وتووێژێکی ورووژان لەبارەی پێناسەکردنی دەوڵەتی خراپەکار و ڕاستی و ناڕاستی ئەو هەڕەشەیەی باسەکرێ. بەڵام گرنگە ددان بەوەدا بنرێ کە بەرگری بە مووشەک پێویستە بۆ بەرگرتن لە وڵاتانی دوورە خراپەیش، چونکە بە ڕەچاوکردنی دەرەنجامە کارەسەتاوییەکانی تەنها یەک تەقینەوەیش بێ، ئەرکی وڵاتەیەکگرتووەکانە تا ئەوەندەی لە توانایدایە خۆی لە هەر تەقینەوەیەکی نائانقەست یان ڕێگا پێنەدراو یان لە هەر هێرشێکی دیاریکراو بپارێزێ. بە واتایەکی تر وڵاتە یەکگرتووەکان پێویستی بەوە هەیە تێچووی هەر هێرشێکی ئەتۆمی تا ئەو پەڕی ڕادە بەرز بکاتەوە لەمبارەیەشەوە بەرگری بە موشک بۆی هەیە لە بەرەنگاری کردنی هێزە ئەتۆمیە بچووکەکاندا یان لە سەپاندنی هەندێک ڕێگا بەسەر زلهێزەکاندا کارابێ، بەشێوەیەک ئەو زلهێزانە نەوێرن خۆیان بخەنە مەترسییەوە، چونکە دەرەنجامەکان زۆر لەوە دوورترەبن کە بە خەیاڵیاندا دێ. دوای بڕیاردان لەسەر بەرگری بە مووشەک، ئەبێ توێژینەوەیەکی قووڵ بۆ دیاریکردنی گونجاوترین تەکنۆلۆژیا بکرێ. کە هەر ئەمە بوو ئیدارەی کلنتۆن نەی ئەهێشت ڕوو بدا. ئەو ئیدارەیەی هەوڵیەدا برەو بە تەکنۆلۆژیایەک بدا لەگەڵ ڕێکەوتننامەی مووشەکی دژە مووشەکی باڵەستیکیدا بگونجێ. بەڵام ئەگەر ئەوە لە توانادا بێ، ئەوە چ پەیوەندێکی بە ڕێکەوتننامەکەوە هەیە؟ بەهەرحاڵ، بە ڕوونی دەرکەوتووە کە زۆربەی ئەو تەکنەڵۆژیایانەی توێژینەوەیان لەبارەوە کراوە ناگونجاوترین تەکنەڵۆژیا بوون بۆ هێنانەکایەی بەرگریەکی کارا. ئەبێ بڕیارێک لەم بارەیەوە بدرێ کەسانێک تەگەرەی بۆ دروست نەکەن کە دژایەتیان بۆ بەرگری وای لێکردوون داوای چەند پێوەرێ بکەن کەم چەکی نوێ لەگەڵیاندا گونجێ. دوای ئەوەی وڵاتەیەکگرتووەکان پێداویستییەکانی خۆی دیارییەکا، وڵاتەیەکگرتووەکان ئەوسا ئەتوانێ دایەلۆگێکی جدی دەست پێ بکا لەبارەی ئەوەی ئایە پێویستە دەستکاریکردنی ڕێکەوتننامەکە بکا یان پاشەکشەی لێ بکا. هەروەک ئەوسا بناغەیەکی ژیرانەتر ئەبێ، بۆ سازدانی دانوستان لەبارەی سنوورێکی دیاریکراو بۆ بەرگری بە مووشەک و بۆ ڕێککەوتن لەبارەی ئەو جبە خانە ئەتۆمییەی لەگەڵ تەکنەڵۆژیای هاوچەرخ و لەگەڵ کەشی سیاسیدا ئەگونجێ.